لەوە کە کێرەکە هاتە لای، مەبەست لە کێرەکە عەبدوڵڵای کوڕی ئوم مەکتومە کە هاتبوو بۆ لای پێغەمبەر. وما یدریک لعله یزکا. تۆ چوزانی، لەوانەیە ئەو کێرە بە پرسیار کردن لە تۆ خۆی لە گوناه خاوێن کاتەوە. ئەو ڕوخسارانە واتە خاوەنانی ئەو ڕوخسارانە ئەوانەن کە کافر و فیسق و فجورکارن. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.